وتم، ئازیرۆ لەبەر ئەوەی کە سبەینێ چرای ژیانی تۆ ئەکوژێتەوە، ئەمەوێ ڕاستەقینەیەکت پێ بڵێم و ئەو ڕاستیەی کە تاوەکو ئێستا کەس نەیوێراوە بیڵێت ئەوەیە کە مردن هیچ ئازارێکی نییە. ئازیرۆ ئایا ئەزانی کە بۆچی تاوەکو ئێستا کەسێ نەیوێراوە ئەم حەقیقەتە زانستی و پزیشکیە بە خەڵکی بڵێ؟ هۆیەکەی ئەوەیە کە تەنها شتێک کە ئەبێتە هۆی ئەوەی پیاوانی ئازا و بێباک لە سەرخۆ و ملکەچ و گوێڕایەڵ بن ئەوەیە کە لە مردن ئەترسێن چونکە وا ئەزانن کە ئازاری مردن هەزار ئەوەندە لە ترسناکترین ئازارە جەستەییەکانی زیاترە کەچی لەگەڵ ئەوەشدا لە ژیانی مرۆڤ هیچ شتێ لە مردن نەرم و نیانتر و سازگارتر و ئاسوودەتر نییە. ئازیرۆ ئەوە بزانە کە ئازاری هەڵکێشانی یەک ددان دە جار دە جار دە جار ناخۆشترە لە دەردی مەرگ و لە کاتی مردندا وەزعی مرۆڤ لەگەڵ حاڵی پیاوێکی ماندوودا کە لە سەر زەوی درێژ بووە و ئەوێ بنوێ و خەو چاوەکانی لێک ناوە هیچ جیاوازییەکی نییە و هیچ جۆرە دەرد و ناڕەحەتییەک لە کاتی مردندا هەست پێ ناکرێت و هەموو ناڕەحەتی و ئازارێ بۆ ژیان نەگەڕێتەوە نەک بۆ مەرگ یەکێک کە بریندارە بێت و ناتوانێ ساتێ ئارام بگرێ بۆ ئەوە ناڕەحەت نییە کە ئەبێ بمرێ بەڵکو لەبەر ئەوە لە ئازاردا ئەتلێتەوە کە زیندووە مەرگ کۆتایی هەموو ئازار و حەسرەت و بێبەشبوون و نائومێدیەکان و هەروەها کۆتایی هەموو دەردە جەستەیەکانیشە تۆ سەرنجی ئەوەت داوە کە لە دوای ڕۆژێکی گەرم و خنکێنەر نەسیمی فێنکی شەو چەندە مرۆڤ کەیف خۆشەکە مەرگیش لە چاو ژیاندا وەکو نەسیمە فێنکەکەیە بەرامبەر بە ڕۆژە خنکێنەرەکە بەڵام پزیشکان و مرۆڤە ژیرەکان ئەم حەقیقەتیان نەدرکاندووە بۆ ئەوەی خەڵکی هەر لە مردن بترسێن چونکە ئەگەر لە مەرگ نەترسێن هیچ توانایەک ناتوانێ خەڵکانی ئازا و بوێر ملکەچ بکە ئەوان لەوە ناترسێن کە ئیتر لە دوای مەرگ زیندوو نابنەوە بەڵکو لەوە ئەترسێن کە لە کاتی مردندا تووشی ئەشکەنجەی ترسناگەبنەوە ئازیرۆ مەرگ فریو نادرێ چونکە ئەهلی مامەڵە نییە و زێڕ و زی و ژنی جوان و شەراب قوبڵ ناکە بەڵام لە هەموو شەرابێ خۆشترە و هاوئامێزی لەگەڵیدا لەزەتی هەیە. ئازیرۆ من لەبەرئەوەی کە پزیشکم لەو باوەڕەدا نیم کە جەستەی ئێمە لەدوای مەرگ بمێنێتەوە ئەگەرچی مۆمیایش کرابێ. بێگومان مۆمیاییکردن ڕێگا لە تێکچوونی لاشە ئەگرێ، بەڵام ئەو شتەی کە لەدوای مۆمیاییکردن ئەمێنێتەوە وەکوو دارێکی وشکە نەک وەکوو مرۆڤ. من ئەگەرچی میسریم بەڵام باوەڕم بە جیهانی تر کە ئێمەی میسری دنیای ڕۆژئاوای پێ ئەڵێین نییە. بەڵام داکۆکی لەوە ناکەم کە باوەڕەکەی من ڕاستە و لەوانەشە کە لە دنیای تردا جۆرە ژیانێ بۆ ئێمە هەبێت و هەر بۆیەش دوای مردنی تۆ و ژن و مناڵەکەت لە بەردەم خی بەعلدا بۆ تۆ و ئەو سێ کەسە قوربانیەکەم بۆ ئەوەی ئەگەر دنیایەکی تر بۆ ئێمە هەیە لەوێدا تۆژن و مناڵەکەت ئاوارە و برسی و تین و نەبن ئازیرۆ لە وتەکانی من خۆشحاڵ بوو بە ئومێدەوارییە وتی سینۆهە کەواتە کاتێکە تەوێ قوربانی بکەی ئەو مەڕانە هەڵبژێرە کە لە مەڕەکانی وڵاتی ئەسلی خۆم ئامورۆیە چونکە مەڕەکانی ئامورۆ قەڵەون و گۆشتێکی بەتامیان هەیە و فەرامۆشی مەکە کە کەبابی دڵ و جەرگ و گورچیلەی مەڕەکە پێشکەش بکەی بە خوای بەعەل چونکە من هەمیشە حەزم لە کەبابی دڵ و جەرگ و گورچیلەی مەڕ بووە و ئەگەر لە کاتی قوربانیکردنی مەڕەکاندا شەرابی سیدۆن کەعب هەریشی تێکداوە بەخوای بەعلی بنۆشیتەوە ئەوا من زیاتر خۆشحاڵەبم چونکە لە دوای مردن ناتوانم لەگەڵ کەفتیۆدا شەراب بنۆشمەوە و ناتوانم قسەی لەگەڵدا بکەم تا ئەو کاتەی کە ئازیرۆ ئەو قسانەیە کرد دڵخۆش بوو بەڵام دوایی پەژارە دایگرتووتی سینۆها من نازانم لەگەڵەوەشدا کە تۆ میسریت و من خراپەیەکی زۆرم بەرامبەر بە میسرەکان کردووە بۆچی تۆ چاکەم لەگەڵداکەی و ئەوەی کە لەبارەی مەرگەوە وتت کاری لە من کردو لەوانەیە هەروەها کە تۆ ئەڵێی مەرگ لە خەوێکی شیرین بەو لاوە چیتر نەبێ لەگەڵ ئەوەشدا کاتێ دێتەوە یادم کە لە وەرزی بەهاردا لە سەرزەمینی ئامۆرۆ دارەکانی بادام و ئاڵوباڵ و بەڵاڵوک شکۆفەکەن و مەڕەکان لەسەر تەپۆڵکە سەوزەکاندا باعەباعەکەن و بەرخەکانیان ڕاکە ڕاکێکەن ناتوانم بۆ لە دەستدانی ژیان دڵگران نەبم و هەر کاتێک کە ببیرم دێتەوە لە وڵاتی ئامورۆدا گوڵە زەمبەقەکان ئەڕوێن و بۆنی ڕەزین لە دارە سنەوبەرەکان دێ دڵمە وشرێ من خۆشەویستێکی تایبەتم بەرامبەر بە گوڵی زەمبەقەیە چونکە گوڵی پاشایەتە و من لەوە دڵگرانم کە ئیتر بەهاری ئامورۆ نابینمەوە و لە هاویندا لە وڵاتە لە تەنیشت کانیاوی فێنکدا دانانیشم و لە زستاندا شاخەکان نابینم کە بە بەفر داپۆشراون بەم شێوەیە من و ئازیرۆ هەتا بەیانی گفت و گۆمان کرد هەندێ جار لەبارەی مردنەوە ئەدواین و جارجاریش لەبارەی ئامورەوە و هەندێک کاتیش بیرەوەریەکانی جەوانیمان نوێ کردەوە. کاتێ کە خۆر هەڵات و هەوا ڕۆشن بۆوە بەندەکانی من خواردنێکی زۆر و بەتامیان بۆ هێناین و پاسەوانەکان ڕێگەیان لێ نەگرتین چونکە لە پێشدا ئەوان بەشی خۆیان هەڵگرت من برسیم نەبوو حەزم لە خواردن ناکرد بەڵام ئەمەویست ئازیرۆ خواردنەکە بخوا خواردنەکەمان بریتی بوو لە مەڕێکی برژاو و گەرم و مریشکی سوورەوکرا و نانی گەنم کە لە ڕۆندا سوورەوەکرا بوو بەندەکانم شەرابی سیدۆنیشان بۆ هێناین کە بەرامیان تێکەڵ کرد بوو ئازیرۆ کەمێکی خوارد و شەرابی نۆشیەوە و پاشان بە بەندەکانم وت کە ئازیرۆ بشۆن و قژی سەری شانە بکەن و ڕیشی بکەنە ناو تۆڕێکی زێڕینی ناسک و باشترین کراسێکیش کە دەزەکەوێت لەبەری بکەن بەندەکانی من کەفتیۆ و مناڵەکانی ئازیرۆشیان بەو جۆرە خاوێن کردەوە و کراسی باشیان لەبەرکردن بەڵام هرم هەب ڕازی نەبوو کە بەر لە مردن ئازیرۆ ژن و مناڵەکەی خۆی ببینێ. کاتێک کە هەوا ڕووناک بۆوە، هورم هەپ لە گەڵ بەرپرسان و ئەفسەرانی هاتیدا لە خێمە گەورەکەی خۆی هاتە دەرەوە و ڕوانیم هەموویان پێ ئەکەن و زانیم کە هەموویان بە هۆی خواردنەوەی شەرابەوە کەم و زۆر مەستن. من لە هورم هەپ نزیک بووم وتم تۆ ئەزانی کە من چەند جارێ خزمەتی تۆم کردووە کە ئەوەی ئاخریان چاکردنەوەی قاچە بریندارەکەت بوو لە شەڕی نزیک شاری سور لە سووریای کۆن و لە شەردا تیرێکی ژەهراوی چەقی قاستەوە و من نەمهێشت کە ژەهری تیرەکە بتکوژێت و ئێستا هاتوومە کە داوایەکت لێ بکەم و داواکەم ئەوەیە کە ئازیرۆ بە ئەشکەنجە نەکوژی چونکەم پیاوە پاشای سووریا بووە و لە شەردا پیاوانە جەنگی کردووە ئازیرەوە بەر لەوەی کە بکەوێتە دەستی تۆوە بایی پێویست ئەشکەنجەی بینیوە چونکە ئەفسەرانی هاتی بۆ ئەوەی ناچاری بکەن جێگەی زێڕ و پارە حەشاردراوەکانی خۆی بڵێت ئەویان ئەشکەنجە کردووە و شایانی ئەوە نییە کام پیاوە ئەمڕۆش ئازار بدرێ و ئەگەر تۆ چاوپۆشی لە ئەشکەنجەکردنی بکەیت ناوبانگی باشت گەورەترە بێتەوە کاتێک کە هورم هەب ئەم وتەی لە من بیست چارەی بەیەکادا و ڕەنگی ڕەشهڵات چونکە ئەو بۆ مەرگی ئازیرۆ لەو ڕۆژەدا ئامادەکاریەکی زۆری کردبوو ئەویست ئەو باشکەنجەیەکی دڵتەزێنەوە بکوژێت بۆ ئەوەی ئەفسرانی هاتی و ئەفسەر و سربازەکانی میسر تەماشا بکەن و ڕابێرن و من ئەمبینی کە میسرەکان بۆ ئەوەی بتوانن بچنە ڕیزی پێشەوەی تەماشاچیەکان لەگەڵ یەکتریدا شەڕیانەکرد ئەوەش بڵێم کە هورم هەب خۆشی چێژی لە ئەشکەنجەدانی خەڵکی وەرناگرت و بێبەزەیی نەبوو بەڵام بە سەرباز لە قەڵەمەدرا و کوشتنی بە چەکێکی خۆیەزانی و لەو ڕۆژەدا بەتەما بوو کە بە جۆرێ ئازیرۆ بکوژێ کە ببێتە مای پند و عیبرەتی خەڵکی و چیتر لە سووریادا کەس نەوێرێ لە دژی میسردا شۆڕش بەرپا بکە هرم هەب ئەیزانی کە خەڵکی دڵ ڕقی بە نیشانەی لێهاتووی و هێزەزان و وا ئەزانن کە سەردارێکی بێبەزەی پایە بەرزێکی شایستەیە و لە جیاتی ئەوەش بەزەی و نەرمیان بە نیشانەی لاوازی ئەزانی بۆیە دەستی خۆی لەسەر شانی شازادە شۆباتۆی شازادەی هاتی هەڵگرت و بە قامچێ زێڕینەکەی خۆی چەند جارێکی شای بە قاچی خۆی داوتی سینۆها تۆ وەکو دڕکێ چەقیویتە قاچی من و من خەریکە لێت پەستەبم چونکە تۆ پیاوێکی نا ئاسایت و نێوانگەری تۆ لە کاروباری ئاسایدا وەکو بڕیاری شێتەکان وایە کاتێک یەکێک ئەگا تا پلە و پایە و دەوڵەمەندی تۆ لە جیاتی ئەوەی ستایشی بکەی و ڕێزی لێ بگری هەوڵی ڕەخنە لێگرتنی ئەدەی و کاتێک کە ئەو کەسانە دەوڵەمەندی و پایەکەی خۆیان لە دەزەدەن تۆ لە جیاتی ئەوەی کە سەرنجیان نەدەیتێ ئەچیتە لایەن و نەوازشیانەکەی و بیستم دوێنێ شەو هەتا بەیانی لە لای ئازیرۆ بوویتە و ئاوی جۆت داوەتێ و بەیانیش بە بەندەکانی خۆت وتووە کە خواردن و شەرابی بۆ بهێنن ئەمە کاری دێوانەکانە کە یارمەتی خەڵکانی لە پێکەوتوو و هەژارە دەن چونکە دۆستایەتی کردنی خەڵکانی نەدار و چارەڕەش هیچ سوودێکی بۆ مرۆڤ نییە و بە پێچەوانەوە ئەبێتە هۆی زیان چونکە مرۆڤ ناچارە بێ کە زێر و زیوەکەی خۆی هەڵبگرێ و بیداتە ئەوان تا کاتێکە مرۆڤ زیندووە ئەبێ لە دۆستایەتی کردن لەگەڵ و کەسانی کە پلە و پایە و دەوڵەمەندیان نییە بە دوور بیت و هەمیشە لەگەڵ و کەسانەدا هاوڕێتی بکە کە ئومێدی ئەوەی لێ بکە ڕۆژێک سوود لە دەسەڵات و دەوڵەمەندیەکەیان وەربگرێ و تۆ تا ئەو ڕۆژەی کە ئازیرۆ خاوەن دەسەڵات بوو هاوڕێتیت ناکرد و ئەمڕۆ کە نە پاشایە و نە سامانیشی هەیە لەگەڵیدا دۆستی و لایەنگری لەکەی بەڵام سینۆهە تۆ ئەزانی کە من بۆ ئەمڕۆ کۆمەڵێ جەلادی لێهاتووم لەم لاو لاوە هێناوە بۆ ئەوەی بە هونەر نواندنی خۆیان ببنە هۆی ڕابواردنی ئەفسەران و سەربازەکانم و دانانی کەرەستەکانی ئەشکەنجەکردنەکەی ئەوان لەسەر من گران کەوتووە و من ناتوانم لەم دوایین کاتژمێرەدا بۆقەکانی قوڕ و لیتاوی نیل لە تەماشاکردن بێبەش بکەم. چونکەوان ماوەی سێ ساڵ لە سووریادا بۆ لە ناوبردنی ئەم ئازیرۆیە گیانیان فیدا کردووە و ئەمڕۆ مافی خۆیانە کە ئەشکنجەکردنەکەی ببینن. شوباتۆی شازادەی هاتی کاتێک کە ئەم وتەی بیست لەپی دەستی بە قایم کێشا بە پشتی هورم هەبدا وتی ئافرین بۆ تۆ کە وەڵامێکی باشت دایە و تۆ نابێت ئەمڕۆ ئێمە لە تەماشاکردن بێبەشکەی چونکە ئێمە لەبەرەوەی کە تۆ لە تەماشاکردنی ئەشکەنجەی ئەو بێبەش نەکەین کاتێک کە ئازیرۆمان دەستگیر کرد گۆشتی لەشیمان کەرت کەرت نەکرد و تەنها کەمێک لە نینۆکەکانی دەستیمان لە گۆشت جیا کردەوە و پەنجەکانیمان تێکشکان و تۆ ئەبێ بۆ ڕازیکردنی ئێمە ئەو ئەشکەنجە بکەی ئەگەرنا ئێمە ئەڕەنجین هورم هەب لۆچ کەوتە دەم و چاوی و من زانیم کە بۆچی ڕەنگی وەها گۆڕا چونکە فەرماندەی سوپای میسر خۆی بە سەردارێکی سەرکەوتووە زانی و چاوەڕوانی ئەوە نەبوو کە شازادە شوباتۆ کە سەردارێکی ژێرکەوتووە بکێشێت بە پشتی ئەودا و فەرمانی پێبدا بۆیەوتی شوباتۆ دیارە تۆ مەستی و ناتوانی ڕێزی خۆت ڕابگری من لەبەر ئەوە بڕیارم داوە کا زیرۆ ئەشکەنجە بکەم و بە هەموو جۆرە ئەشکەنجەیەک بیکوژم کە هەموو بزانن هەر کەسێ متمانە بە هاوڕێتی هاتی بکە ئاکامی کارەکەی وەکو ئازیرۆی لێدێ بەڵام لەبەرەوەی کە شەوی ڕابردوو من و ئێوە بەیەکەوە دۆست بووین و پێکێکی زۆرمان بەیەکەوە بەتاڵ کردووە، من بەرامبەر بە پیاوێک کە ڕۆژێ دۆست و هاوپەیمانی ئێوە بووە، بەزەیم ئەبێت و فەرمانەدەم کە بەبێ ئەشکەنجە و بە مەرگێکی ئاسان بیکوژن. شوباتۆ بەم وتەیە زۆر دڵگران بوو، ڕەنگ بە دەموچاویەوە نەما، چونکە هاتیەکان لەگەڵ ئەوەشدا کە خیانەت لە هاوپەیمانان و دۆستانی خۆیان ئەکەن و هەرکاتێک کە بەرژەوەندیەکەیان بخوازێ دڵسۆزترین هاوڕێکانی خۆیان ئەفرۆشن، بەڵام حەز ناکەن کە کەس ئەوان بە خائین و بێ وەفا و بێ متمانە بزانێ لەوانەشە ئەوان مافی خۆیان بێ چونکە هەموو گەلێک و هەر فەرمانڕەوایەکی لێهاتوو بەم شێوەی ڕەفتارەکات و هەر ئەوەندە بەرژەوەندی خۆی لە خیانەت کردن دابینی ئیتر خیانەتەکا بەڵام هاتیەکان لە خیانەت کردندا زۆر بێ باکن و بەبێ هیچ بەهانە و ڕوونکردنەوەیەک خیانەتەکەن. شوباتۆ تووڕە بوو، بەڵام هاوڕێکانی ئەو زانییان کە تووڕەبوونی شوباتۆ لەوانەیە کە لەسەر خۆی و خەڵکی تریش گران بوەستێ، بۆیە دەستیان بە دەمیەوە گرت و بردیان و چەند خولەکێ لە دوای ئەوە شازادەی هاتی ڕشایەوە و ئەوەی شەوی ڕابردوو خواردبووی هێنایەوە و سەرخۆشیەکەی لەناوچوو. هرمهپ فەرمانی دا کە ئازیرۆ بهێن و لەگەڵەوەشدا کە ئەیانزانی من خواردنم داوەتێ کاتێک کە بینیم پیاوە بەسەرێکی بەرزەوە هەنگاوەنێت و کراسێکی نایەبی لەبەردایە و قژی سەری ڕێک و پێکە سەری سوڕما ئازیرۆ بە پێکەنینەوە ئەهات و گاڵتەی بە ئەفسەران و سەربازانی میسری ئەکرد کە پاسەوانی بوون، هەتا گەیشتە لای هورم هەبوو لە ناو ئەفسەرەکانەو ڕووی کردە هورم هەب و وتی، ئەی هورم هەبی پۆخڵ، لێم مەترسە و لە پشت نەیزەی سەربازەکانتەوە خۆت مەشارەوە، چونکە منیان بە زنجیر بەستوەتەوە، وەرە پێشەوە با قاچەکانم بە کراسەکەت بسڕمەوە و ڕیخی پێڵاوەکانمی پێ پابکەمەوە، چونکە ئێستا کە بە ناو ئۆردوگاکەی تۆدا تێپەڕیم، کە بەرەو شوێنی سێدارە بڕۆم قاچەکانم پیس بوون و من لە هەموو تەمەنمدا ئۆردوگایەکم نەبینیوە کە وەکو ئۆردوگاکەی تۆ پیس بێت و هەموو کەسێ زانیەکە ئەگەر ئۆردوگایەک پۆخڵ بێ نیشانەی ئەوەیە کە فەرماندەی ئۆردوگاکە شایانی فەرماندەی نییە هورم هەب لە ناخی دڵیەوە پێکەنی وتی ئازیرۆ من لێت نزیک نابمەوە چونکە تۆ بۆنی بۆگەنت لێ دێت و ئەگەرچی توانیوتە کراسێکی نوێ لەبەر بکەی و برینەکانت بشاریتەوە بەڵام بۆنە ناخۆشەکەت هەر ماوە بەڵام نکۆڵی لەوە ناکرێ کە تۆ پیاوێکی ئازایت و لە مەرگ ناترسێیت و کاتێ کە بەرەو شوێنی ئەشکەنجە ئەڕۆی پێ ئەکەنی بۆیە من وتم بە بێ ئەشکەنجە بتکوژن بۆ ئەوەی لە ئایندەدا بە چاکە ناوی من بهێنن چونکە دەسەڵات لەوەدا نییە کە پیاو دوژمنی ژێرکەوت و ئەشکەنجە بدا بەڵکو دەسەڵات لەوەدایە کە سەرداری سەرکەوت و لەگەڵ ئەوەشدا کە ئەتوانێ فەرماندەی ژێرکەوت و ئەشکەنجە بدا چاوپۆشی لە ئازاردانی بکا پاشان هورمهب فەرمانی دا کە دەستەیەک پاسەوانی خۆی دەوری ئازیرۆ بگرن بۆ ئەوەی سەربازە میسرەکان تەرسە قل و بەردی تێنەگرن و جنێوی پێنەدەن لە دوای ئازیرۆ ژنەکەی کەفتیان هێنا و من ڕوانیم کە ئەو ژنە ئارایشتی کردبوو خۆی جوانتر کردبوو دوو کوڕەکەی ئازیرۆژ لەگەڵ دایکیاندا ئەهاتن و دەستی یەکتریان گرتبوو ڕێکردنەکەیان نیشانی ئەدا کە لە شازادەکان و لە شوێنی سێدارەکەدا ژن و مناڵەکان گەیشتنە ئازیرۆ کاتێک کە ئازیرۆ ژنەکەی بینی خەمبار بوو هاواری کرد کەفتیۆ کەفتیۆ ئەی مای نەسپیەکەم وای پێڵوی چاوەکانم من زۆر دڵگەرانم کە ئەبمە هۆی مردنی تۆ چونکە زانم کە تۆ هێشتا توانین لەزت لە ژیان بکەی کەفتیوتی، ئازیرۆ، خەمی منت نەبێ، چونکە من بە خۆشحاڵی و حەزەوە لە دوای تۆ بۆ سەرزەمینی مەرگ دێم، چونکە زانم لە دوای تۆ هیچ مێردێک دەست ناکەوێ کە بتوانێ وەکوو تۆ کە وەکوو گایەکی بەهێزی من خۆشحاڵ و ڕازی بکا. کاتێ کە تۆ مابووی، من تۆم لە هەموو ژنەکان جیا کردەوە و نەمهێشت کە تۆ لەگەڵ هیچ ژنێکدا جگە لە من ڕابوێری. چونکە من دڵنیام کە هەموو ژنە جوانەکانی ئەو دنیا کە پێشتر لەگەڵ تۆدا ڕایان بواردووە ئێستا لە چاوەڕوانی تۆدان کە تۆم لێبسەنەوە تەنانەت ئەگەر میسرەکانیش من نەکوژن بە کەزیە درێژەکانم خۆم ئەخنکێنم کە لە دوای تۆ بچمە دنیای مەرگەوە و لە تۆ جیانەبمەوە چونکە تۆ سەر ڕای ئەوەی کە مێردم بوویت منت گەیاندە پلەی شاژنی کە پێشتر بە کەنیزێک لە قەڵەمە درام و پزیشکێکی میسری منی بە تۆ بەخشی و من دوو مناڵی جوانم لێت بوو ئازیرۆ ئەم وەڵامی زۆر پێخۆش بوو پاشان بە مناڵەکانی خۆی وت ئەی کوڕەکانی من ئێوە کوڕی پاشایەکن و لەم کاتەدا ئەبێ وەکو شازادەکان وا تا بەبێ باکی بمرن و لەم دواییەدا لەگەڵ پیاوێکدا کە لەبارەی مەرگەوە بە تەنایی بایی سەد کەسی ئاسایی ئەزموونی هەیە گفتوگۆم کردووە و ئەو بە منی وت کە مەرگ دە ئەوەندەی هەڵکێشانی ددان ئاسانە و هیچ ژانێکی نییە و ئێوە بزانن کە مردن هیچ ئازارێکی نییە بەڵکو ژیان مرۆڤ تووشی ئازارەکە لە پاش ئەم وتەیە ئازیرەوە لە بەردەم جەلادەکەدا چۆکی دادا و بە کەفتیۆی وت بینینی ئەم میسرە بۆگەنانە ئازارم ئەدات و نامەوێت نەیزە خوێناویەکانیان ببینم و لەبەرەوە حەزەکەم لەم کاتەدا تەنها سەیری تۆ بکەم کەفتی و هاوسەرەکەم لە بەرامبەرمدا بوەستە بۆ ئەوی بتوانم لەم کاتەدا بە تەماشاکردنی ڕوخساری جوانی تۆ بمرم کەفتی و پرچەکانی بردە دواوە و دەم و چاوی خۆی نیشانی ئەودا و لە کاتێکدا کە ئازیرۆ چاوی بڕی بووە ئەو جەللادەکە شمشێرە قورس و درێژەکەی خۆی بۆ سەر ملی ئازیرۆ هێنایە خوارەوە و بە یەک لێدان سەری لە پەیکەری جیا کردەوە و ئەوەندە لێدانی جەللادەکە بەهێز بوو کە سەرەکەی تا نزیک قاچی کەفتیۆ تلایەوە و ئەو خوێنەی کە لە ملی ئازیرۆ فیچقەی کرد ژن و دوو مناڵەکەی خوێناوی کرد و کوڕە بچووکەکەی هەڵلەرزی بەڵام کەفتیۆ سەری ئازیرۆی هەڵگرت و بە سینەیەوە نا و لێو و چاوەکانی ماچ کرد و ڕیشی نەوازش کرد و بەبێ ئەوەی سەری لە سینە جیا بکاتەوە بە کوڕەکانی وت ڕۆڵەکانم بۆچی وەستاون ئێستا کە باوکتان ڕۆیشت ئێوەش بڕۆن و من بەپەلم کە بگەمە ئەو ئێوە کوڕە گەورەکەی بەبێ ئەوەی دەستی برا بچووکەکەی بربدا ئەژنۆکانی خستە سەر زەوی و جەلادەکە سەری ئەویشی وەکو سەری باوکی بەیەک لێدان بڕیەوە و دوای ئەویش سەری کوڕە بچووکەکەشی لێکردەوە کەفتیەو کە هێشتا سەری ئازیرۆی بە سنگیەوە نابوو بەبێ ئەوەی دڵگران بێ ڕوانیە مەرگی مناڵەکانی و لە دوای مردنی ئەوان ئەشکەن جەگەرەکە بەلەقە سەری دوو کوڕەکەی لە بەردەم خۆی دوور کردەوە و ئیشارەتی بۆ کەفتیۆ کرد کە بکەوێتە ژنۆ ژنەکە بەبێ ئەوەی سەری ئازیرۆ لە خۆی دوور بخاتەوە لەبەردەم جەلادەکە ئەژنۆی خستە سەر زەوی و بە دەستێکی پرچەکانی خۆی لادا بۆ ئەوەی گەردنی دەرکەوێت و جەلادەکە لە کاتی لێکردنەوەی سەریدا تووشی زەحمەت نەبێ. جەلادەکە سەری ئەویشی لە لەشی جیا کردەوە و خوێنی دەمارەکانی ملی کەفتیۆ ڕژایە بان سەری ئازیرۆ و مناڵەکانی و بەم شێوەیە، هەر چواریان بە بێ ئەشکەنجە و بە خێرایی مردن، بەڵام هورمهب ڕێگەی نەدا لاشەکان بنێژن و وتی تەرمەکان فڕێ بدەنە بیابانەوە بۆ ئەوەی ببێتە خۆراکی گیانەوەران، بەم شێوە مرد ئازیرۆی پاشای وڵاتی ئامورۆ کە لە دواییدا بووە پاشای سەرتاسەری سووریا و لە دوای مەرگی ئەو، هورمهب لەگەڵ هاتیدا ئاشتی کرد. لە کاتێکدا کە ی زانی ئەو ئاشتیت دەوامی نابێ چونکە هاتی بە پێی پەیمانی ئاشتی شارەکانی سیدۆن ئەزمیر بیلبۆس کاتشی سووریای لە ژێر دەستا بوو هاتی ئەم دوایین شارە کاتشی لە باکووری سووریا کردە بنکەیەکی جەنگی گەورە لەگەڵ ئەوشدا کە هورم هەب ئەیزانی ئەو ئاشتیت دەوامی نابێ بەڵام لەبەر ئەوەی کە هەردوو لایەن لەو شەڕە ماندوو ببوون و بەوە ڕازی بوو کە لەگەڵ هاتیدا شەڕ ڕابگرێ. سەرەڕای ماندوێتی جەنگەکە، دوو هۆی تریش بووە هۆی ئەوەی هورمهب ئاشتی بکا، یەکێکیان ئەوە بوو کە ئەیویست بەشێک لە کاتەکانی خۆی لە دابینکردنی بەرژەوەندیەکانی خۆیدا لە تەبەسی پایتەختی میسر بەسەر ببا، هەروەها کە ئەیزانی کە لە باشووری میسردا هۆزە ڕەشپێستەکان سەریان بەرزکردبووە و